بەناوی خودای بەخشندە و میهرەبان. بەڕاستی ئەو بڕوادارانە سەرکەوتوو و سەرفراز بوون، ئەوانەش ئەوانەن کە لە نوێژەکانیاندا ملکەچ و دڵارام و دڵ دامەزراون و دڵیان لەلای خودایە، ئەوانەشی کە لە گوفتاری بێسوود و کرداری نابەجێ و بێهودە دوورە پەرێزن، هەروەها ئەوانەشی کە زەکاتی ماڵیان دەردەکەن، ئەوانەشی کە پارێزەری داوێنی خۆیانن، جگە لەگەڵ هاوسەران و کەنیزەکەکانیاندا نەبێت کە ئەوە جێگەی لۆمە و سەرزەنشت نییە لە بارودۆخی نائاساییدا بەهۆی جەنگەوە ئافرەتانی مسلمان دەکەونە دەست دژمنان و دەست درێژی بێسنوور دەکرێتە سەریان دوور نییە ئافرەتانی دژمن نەکەوێتە دەست ئیمانداران ئەو کاتە تەنها یەک کەس دەبێتە هاوسەری و بەڕێزەوە ڕفتاری لەگەڵ دەکات جا ئەوەی جگە لەو سنوورە دیاری کراوە ڕێگە و ڕێبازی تر بگرێتە بەر ئەو جۆرە کەسانە بە یاخی و لە سنوور دەرچوو دەژمێردرێن هەروەها ئەوانەی کە چاودێری ئەمانەت و پەیمانەکانیان دەکەن خیانەت و فێڵ ناکەن ئەوانەشی کە پابەندی نوێژەکان و لە کاتی خۆیدا بە ڕێکوپێکی ئەنجامی دەدەن و دەیپارێزن ئا ئەوانە میراتگران و خاوەنانی بەهەشتن. ئەوانە دەبنە خاوەنی بەهەشتی فیردەوس کە بەرزترین و بەنرخترین بەهەشتە و بۆ هەمیشە ژیانی نەبڕاوەی تیادا دەبەنە سەر لەوپەڕی لاوێتی و تەندروستی و ئاسوودەییدا. سوێند بە خودا، بەڕاستی ئێمە ئادەمیزادمان لە ئاوێتەیەکی پێکهاتوو لە قوڕ بەدیهێناوە، لەوە دوا لە جێگەیەکی پارێزراو و لەباردا کە منداڵدانی دایکە لە شێوەی نوتفەیەکی زۆر بچووکدا دامانمەزراندووە، لەوە دوا نوتفەکەمان کردووە بە خۆ هەڵواسەرێک سرە مێکوتەیەک پاشان خۆ هەڵواسەرەکەمان کردووە بە گۆشت پارەیەک اینجا شێوازی گۆشت پارەکەمان بە پەیکەری ئێسک گۆڕیوە و بە گۆشت پەیکەری ئێسکەکەمان داپۆشیوە ئەوسا لە شێوەیەکی تردا دەرمان هێناوە کە شێوەی ئادەمی زادێکی ڕێک و پێکە و ڕۆحی پێبەخشراوە بەڕاستی خودای مەزن بەرز و پیرۆز و موبارەکە و چاکترین بەدیهێنەر و چاکترین دروستکارە بێگومان سەرەنجام ئێوە هەر دەبێت بمرن لە توێی خاکدا دەبێت مەنزڵ بگرن پاشان دەبێت لە ڕۆژی قیامەتدا زیندوو بکرێنەوە بۆ پاداشت و لێپرسینەوە سوێن بە خودا بەڕاستی ئێمە لە ڕاسەرتانەوە حەوت چین ئاسمانمان دروست کردووە و ئێمە هەرگیز لە دروستکراوان غافڵ و بێئاگا نین هیچ شتێکمان لێ بزر نابێت و هیچ شتێک پشتگوێ ناخەین هەر ئێمە لە ئاسمانەوە بە ئەندازە و نەخشەیەکی دیاری کرا و بارانمان باراندووە و ئینجا لە ناخی زەویدا جێگیرمان کردووە بێگومان ئێمە بە جۆرەها شێوە دەتوانین ئەو ئاوە لەناوبەرین و ئەو سەرچاوانە وشک بکەین ئێمە بەهۆی ئەو ئاوەوە چەندەها باخ و باخاتی خورما و ڕزمان بەدیهێناوە بۆتان لەو باخ و باخچانەدا میوەهاتی جۆرا و جۆری زۆر و زەبندمان بۆ بەدیهێناون لە هەندێکیان دەخۆن درەختێکیشمان بۆ ڕواندوون کە لە چێوی تووڕ لە بیابانی سینا سەوز دەبێت کە ڕۆن و چەوری لێ دەردەهێنرێت و ئامادەیە بۆ کەسانێک کە دەیخۆن مەبەست درەختی زەیتونە کە هەمیشە سەوزە و تەمەن درێژە و بێ ئەرکە و کالیسیۆم و ئاسن و فسفۆڕ و ڤیتامینی جۆراوجۆر و پڕۆتینی تێدایە گەلێک دا و دەرمانیشی لێ دەردەهێنرێت بەڕاستی لە بەدیهاتنی ماڵاتیشدا جێگەی سەرنج و پەندە بۆتان کە ورد ببنەوە و بەدیهێنەری جوانکار بناسن جا لەوەی کە لە سکیاندا بەدی دێت مەبەست شیرە دەرخوارتان دەدەین و چەندەها کەڵکی زۆری تری هەیە بۆتان لە پێستیان لە خوری و مویان هەتا دوایی هەروەها لێشیان دەخۆن گۆشت و جگەر و سەر و پێیان بە جۆرەها شێوە ئامادە دەکەن و خواردنی خۆشیان لێ دروست دەکەن لەسەر پشتی هەندێک لەو جاندارانەش هەڵدەگیرێن و لەسەر کەشتیەکانیش دەگوێزرێنەوە لە شوێنێکەوە بۆ شوێنێکی تر لەگەڵ کەل و پەل و پێداویستیەکانتاندا سوێند بێت بێگومان ئێمە نوح پێغەمبەرمان ڕەوانە کرد بۆ سەر قەومەکەی جا پێی وتن ئەی قەوم و گەلم هەر خوددا بپەرستن چونکە هیچ خدایەکی ترتان نییە جگەل لەو ئایا خۆتان لە خەشم و قینی ناپارێزن؟ جا ئەوانەی کە بێ باوەڕ بوون لە دەستەی دەسەڵاتداری قەومەکەی وتیان گوێی بۆ مەگرن ئەم پیاوە هەر کەسێکی وەک ئێوەیە زیاتر نییە دەیەوێت خۆی بکاتە گەورەتان ئەگەر خدا بیویستایە پێغەمبەرێک بنێرێت ئەوە فریشتەی دادەبەزاند ئێمە ئەم هەواڵەمان لە باو باپیرانی پێشوەوە نەبیستووە ئەمە جگە لەوەی کە پیاوێکە شێتی سەری لێداوە هیچ چیتر نییە کەواتە تا ماوەیەک مۆڵەتی بدەن و وازی لێ بهێنن یان کۆڵ دەدات یان دەمرێت. ئەوسا نوح وتی، پەروەردگارە! سەرکەوتنم پێ ببەخشە، چونکە بڕوایان پێ نەکردم. ئینجا ئێمەش ئاگادارمان کرد کە کەشتیەکەت دروست بکە لە ژێر چاودێری و نیگای ئێمەدا، جا هەر کاتێک فەرمانی ئێمە دەرچوو تەنورەکە فوارەی کرد و ئاوی لێ دەرهات، ئەوە لە هەموو جۆرێک جووتێک سوار بکە، هەروەها خاو و خێزانت جگە لەوانەی کە پێشتر بڕیاری غەرق بوونیان لەسەر دراوە جا دەربارەی ئەوانەی کە ستەمیان کرد و باوەڕیان نهێنا لێم مەپاڕێوە چونکە بەڕاستی ئەوانە هەموو نقم کراون لە زریانەکەدا جاکاتێک خۆت و ئەوانەی هاوڕێ و یاوەرتن لەسەر کەشتێکە سوار بوون ئەی نوح تۆ ئەوە بڵێ سپاس و سایش بۆ ئەو خدایەی کە ڕزگاری کردین لە دەست قەومی ستەمکار. هەروەها بڵێ، پەروەردگارە، لە شوێنێکی موبارەک و پیرۆزدامان بەزێنە، چونکە تۆ چاکترین زاتێکی بۆ ئەوەی لە شوێنی موبارەک و پیرۆزدا دامانبەزێنیت. ئیتر کەشتیەکە لە سەرچێوی جودی لە کوردستانی باکور لەنگەری گرت. بەڕاستی ئا لەو بەسەرهاتەدا چەندەها نیشانە و بەڵگەی ئاشکرا هەیە بێگومان ئێمە بە جۆرەها شێوە و لە هەموو سەردەمێکدا خەڵکی تاقی دەکەینەوە لەوە دوا لە دوای ئەوان قەومونەوەیەکی ترمان بەدیهێنا اینجا پێغەمبەرێکمان هەر لە خۆیان بۆ ڕەوانەکردن پێی وتن تەنها خوددا بپەرستن جگەل لەو زاتە خدایەکی ترتان نییە جا ئەوە لی ناترسن ئەوە خۆتان لە خەشم و قینی ناپارێزن؟ ئەوانەی کە بێ باوەڕبوون لە دەسەی دەسەڵاتداری قەومەکەی و بڕوایان بە پێشهاتی قیامەت و زیندوو بوونەوە و لێپرسینەوە نەبوو لە ژیانی دنیادا لە ناز و نیعمەتی زۆر بەهرەوەرمان کردبوون وتیان ئەم پێغەمبەرە تەنها بەشەرێکە وەک ئێوە لەو شتانە دەخوات کە ئێوە لێی دەخۆن و لەو شتانە دەخواتەوە کە ئێوە لێی دەخۆنەوە جاگەر ملکەچ و فەرمان بەرداری بە شەرێکی وەکو خۆتان ببن ئەوە بەڕاستی ئیتر ئێوە خەسارەتمەند و زەرەرمەندن ئایا هەڕەشەتان لێ دەکات بەوەی کاتێک بمرن و ببنەوە بە خاک و ئێسک ئێوە دەردەهێنرێنەوە و زیندوو دەکرێنەوە و لە خاک دەربهێنرێنەوە؟ دوورە و زۆر دوورە ئەو هەڕەشەیی کە لێتان دەکرێت بێتە دی و زیندوو بکرێنەوە. ژیان تەنها ژیانی ئەم دنیایەمانە و هیچی تر نییە، دەژین و دەمرین و ئێمە زیندوو ناکرێینەوە. ئەم پیاوە مەبەست پێغەمبەرەکەیانە، درۆ بۆ خودا هەڵدەبەستێت، ئێمەش بڕوای پێ ناکەین. ئەمیش وەک نوح وتی، پەروەردگارە سەرکەوتنم پێ ببەخشە چونکە ئەوانە منیان بە درۆ زانی و بڕوایان پێ نەکردم. خودای گەورە فەرمووی، دڵنیابە بەم زوانە پەشیمان دەبنەوە. ئەوسا دەنگێکی بەهێز دڵی پچڕاندن و مێشکی تەقاندن، کردمانن بە کەف و کوڵ و چیلکە و چەوێڵی سەر ئاو، دەبا لەوە و لاتر چن قەومی ستەمکار. پاشان لە دوای ئەوان چەند قەومێکی ترمان هێنایە کایەوە، ساڵەها ژیان و لە ناز و نیعمەت بەهرەوەر بوون. هەر میللەتێک کاتێک بڕیاری لەناوبردنی دەدرێت، ئەو بڕیارە نە پێش دەکەوێت و نە دوا دەخرێت، بەڵکو لە کات و ساتی خۆیدا ڕوو دەدات پاشان پێغەمبەرانی خۆمانمان یەک بە دوای یەکدا ڕەوانە کرد هەر ئومەتێک کاتێک پێغەمبەری لە خۆی بۆ ڕەوانە دەکرا زۆربەیان بەرنمەکەیان بە درۆ دەزانی ئێمەش ئەو میلەتانەمان بە شوێن یەکدا لەناو برد و کردمانن بە باس و خواسی ناو خەڵکی و پەند و عیبرەت دەبا و کەسانەی باوەڕناهێنن لەوە و لاترچن پاشان موسا و هاڕونی برایمان ڕەوانە کرد هاوڕێ لەگەڵ نیشانە و بەڵگە و معجزەکانماندا و بەڵگەی بەهێزمان پێبەخشین لەسەر ڕاستی پەیامەکەیان بۆ سەر فیرعون و دار و دەستەکەی کەچی خۆیان بە گەورە زانی و قەومێکی لووت بەرز بوون فرعون و دار و دەستەکەی وتیان ئایا ڕەوایە ئێمە باوەڕ بە دوو بەشەری وەک خۆمان بکەین لە کاتێکدا کە قەومەکەیان ئێمە دەپەرستن و خزمەتکاری ئێمەن؟ دوای چەندەها ساڵ لە هەوڵ و کۆششی ئەو دوو پێغەمبەرە هەر باوەڕیان پێنەکردن و بە درۆیان زانین بۆیە چوونە ڕیزی تیاچووەکانەوە سوێند بە خودا بێگومان ئێمە تەوراتمان بەخشی بە موسا بۆ ئەوەی قەومەکەی ڕێبازی هیدایەت بگرنە بەر هەروەها کوڕەکەی مەریەم و دایکیمان کردە بەڵگە و نیشانە لەسەر توانایی خۆمان و ئێمە هەردووچیانمان حەواندەوە لە شوێنێکی بڵند و خۆش و سازگار و ئاوداردا ئینجا وتمان، ئەی گرۆی پێغەمبەران، بخۆن لە ڕزق و ڕۆزیە چاک و پاکەکان، کار و کردەوەی چاکیش ئەنجام بدەن، بەڕاستی من زانام بە هەموو ئەو کار و کردەوانەی کە دەیکەن. هەر ئەمەشە دین و ئاین و بەرنامەی تاک و تەنهای ئێوە بەرنامەی یەک خوداناسی و من پەروەردگارتانم پارێزکار بن و خۆتان لە نافەرمانی من بپارێزن. بەڵام زۆربەی خەڵکی بیرو بۆچونی خۆیان بەش بەش و پارچە پارچە کرد لە بەرنامەی یەک خوداناسی لایاندا هەموو دەستە و تاقمێک بەو بەرنامە و نەخشەیەی هەیانە دڵخۆشن جاوازیان لێ بهێنا با تا ماوەیەک لە گومڕایی و سەر لێ شێواوی و سەرگەردانی خۆیاندا گیر بخۆن ئایا ئەوانە وا دەزانن کە ئەو ماڵ و سامان و نەوەیەی پێیان دەبەخشین هۆی ئەوەیە خۆشمان دەوێن؟ نەخێر وانیە، مەبەستمانە بەپەلە لە ناز و نیعمەت بەهرەوەریان بکەین، بەڵکو ئەوانە هەستی پێ ناکەن. بەڕاستی ئەوانەی کە ترسی پەروەردگاریان لە دڵدایە و دەترسن لێیان بڕەنجێت، ئەوانەشی بڕوا بە ئایەت و فەرمانەکانی پەروەردگاریان دەهێنن، ئەوانەشی کە هاوەڵ و هاوبەش و شەریک بۆ پەروەردگاریان بڕیار نادەن، ئەوانەشی کە دەبەخشن لە زەکات و خێر دڵیان دەترسێت نەوەکو لێیان وەرنەگیرێت، چونکە ئەوانە بێگومان کە بۆ لای پەروەردگاریان دەگەڕێنەوە ئا ئەوانە بەپەلەن بۆ ئەنجامدانی هەموو چاکەیەک و پێشبڕکێش دەکەن لە چاکەدا ئێمە هیچ ئەرچێک نادەین بەسەر هیچ کەسێکدا مەگەر لە چوارچەوەی توانای خۆیدا جا ئێمە دۆسیەی تایبەتی هەموو کەسێکمان لایە کە حەق گۆیە گفتار و کردارەکانی تێدا تۆمار کراوە لەبەر ئەوە ئەوانە هیچ جۆرە ستەمێکیان لێ ناکرێت. بەڵام خودانەناسان لەم نەخشە و بەرنامە و چاکەخوازیانە سەریان دەرناچێت و تێی ناگەن کاروکردەوەی تریشیان هەیە جیایە لە کردەی ئیمانداران بەردەوام ئەنجامی دەدەن هەتا ئەو کاتەی بەڵا بەسەر خۆشگوزەران و دەوڵەمەندەکانیاندا دەهێنین دەست بەجێ ئیتر ئاه و ناڵە و گریە و زاریان لێ بەرز دەبێتەوە لە قیامەتیشدا پێیان دەوترێت ئەمڕۆ ئیتر ئێوە چرکەتان لێوە نەیەت و هاوار نەکەن چونکە بێگومان ئێوە لەلایەن ئێمەوە هیچ جۆرە پشتگیریەکتان لێ ناکرێت جا ئێوە کاتی خۆی ئاەتەکانی ئێمەتان بەسەردا دەخوێندرایەوە کەچی پشتان تێدەکرد و بەرەو دوا دەگەڕانەوە و خۆتان لێ دەشاردەوە و دژایەتیتان دەکرد لە کاتێکدا خۆتان بە گەورە دەزانی لە ئاستیدا شەوگاریشتان بە باس و خواس و گاڵتە پێکردنی ئاەتەکانی ئێمە دەبردە سەر ئایا بێباوەڕان ئەم گفتارەیان لێک نەداوەتەوە یاخودوا دەزانن ئەم بەرنمەیە کە بۆ ئەوان ڕەوانە کراوە بۆ باو و باپیرانی دێرینیان ڕەوانە نەکراوە یان ئەوەیە پێغەمبەرەکەیان نەناسیوە و ئەوە بۆتە هۆی ئەوەی بڕوا بە پەیامەکەی نەکەن و دژی بوەستن یاخود بێ شەرمانە دەڵێن شێتی سەری لێداوە نەخێوانە بەڵکو و ڕاستی و حەقی بۆ هێناون بەڵام زۆربیان ڕقیان لە ڕاستیە و حەز لە حەق ناکەن و پێی سەغڵەتن ئەگەر حەق و ڕاستی شوێنی ئارەزووی ئەوان بکەوێت ئەوە ئاسمانەکان و زەوی و هەموو ئەوانەی تایاندایە دەشێوا و تیا دەچوو سەرگەردان دەبوو نەخێر حەق وایە ڕقیان لێی نەبێت چونکە ئێمە قورئانێکمان بۆ هێناون کە یادی هەموو چاکەیەکیان بخاتەوە کەچی ئەوان لە بەرامبەر ئەو یاد خەرەوانەدا سەرکەش و یاخین و پشتی تێدەکەن ئاخۆ داوای خەرجی و پارە لەوانە دەکەیت لە بەرامبەر هیدایەتیانەوە تا لایەن سنجین بێت بۆیە باوەڕ ناهێنن خۆ بەخششی پەروەردگارت بەسوودتر و چاکترە ئەو زاتت چاکترین زاتێکە بۆ بەخشینی ڕسق و ڕۆزی بێگومان تۆ بانگیان دەکەیت بۆ ڕێگە و ڕێبازێکی ڕاست و دروست بەڕاستی ئەوانەی بڕواناهێنن بە قیامەت وێڵ و لادەرن لە ڕێگە و ڕێبازی ڕاست خۆگەر بەزەیمان پیایاندا بێتەوە و ڕەحمیان پێ بکەین و ناخۆشی و سەغڵەتیان لەسەر لابەرین ئەوە لەستەم و سەرکەشیاندا ڕۆدەچن و سەرگەردان دەبن. سوێند بەخودا بەڕاستی ئێمە تووشی سزا و ئازاری جۆراو جۆرمان کردن کەچی لەگەڵ ئەوەشدا نەملکەچ بوون بۆ پەروەردگاریان و نە لێی دەپاڕێنەوە هەتا ئەو کاتەی کە دەروازەی سزایەکی سەختیان لێ دەکەینەوە ئیتر دەست بەجێ لە ناویدا سەرگەردان و سەر لێ شێوا و نائومێد دەبن هەرەو زاتەیە کە دەستگای بیستن و بینین و لێکدانەوەی پێبەخشیون کەچی زۆر کەمتان سوپاس گوزارن ئەو زاتەیە لە زەویدا بەرپای کردوون و بڵاوی کردوونەتەوە، سەرەنجام لە ڕۆژی قیامەتدا هەر بۆ لای ئەویش کۆ دەکرێنەوە. ئەو زاتەشە کە ژیان دەبەخشێت و مردن پێش دەهێنێت، گۆڕینی شەو و ڕۆژیش هەر بەدەست ئەوە، لە ڕووی تاریکی و ڕووناکی، کورتی و درێژی و هەتا دوایی. جا ئایا ئێوە عەقڵ بەکار ناهێنن، ژیریتان ناخەنە کار؟ لەگەڵ ئەو هەموو بەڵگانەدا ئەوانە هەر وەکو خەڵکی پێشین قسە کۆنەکان دەڵێنەوە و دەڵێن، باشە ئەگەر مردین و بووینە خاک و خۆڵ و ئێسک ئایا ئێمە دووبارە زیندوو دەکرێینەوە؟ بەڕاستی ئێمە و باوباپیرانمان لەم جۆرە بەڵێنانەمان پێشتر پێدرابوو، ئەم قسە و بەڵێنانە داستانی پێشینەکانە. تۆش پێیان بڵێ، باشە زەوی و ئەو کەسانەی کە لەسەری دەژین کێ خاوەنیانە؟ ئەگەر زیرەک و هۆشیارن، ئەگەر شت دەزانن. سەرەنجام هەر دان بە ڕاستیدا دەنێن و دەڵێن، هەر خودا خاوەنیانە، هەر پەروەردگار بەدیهێنەریانە، ئەوسا پێیان بڵێ، جا ئەوە بۆچی یاداوەری وەرناگرن؟ پێیان بڵێ، ئەی کێ پەروەردگاری حەوت ئاسمانەکەیە و کێ پەروەردگاری عەرش و تەختی فەرمانڕەوایی گەورە و فراوانە؟ ئاسمانەکان و زەوی لە بەرامبەر عەرشی پەروەردگاردا وەکو ئەڵقەیەکی پەنجە وایە لە پاڵ چیایەکی گەورەدا. سەرەنجام دەڵێن، هەر خودا پەروەردگاریانە، ئەوسا بڵێ، باشە ئاخر ئێوە لێی ناترسن، خۆتان ناپارێزن لە خەشم و قینی، ئاخر ئێوە لە کێ یاخی دەبن؟ هەروەها پێیان بڵێ، کێ جڵەوی هەموو شتێکی بەدەستە، لە کاتێکدا هەر ئەو پەنا بەخشە و کەس ناتوانێت لە سزای ئەو زاتە کەس پەنا بدات ئەگەر ئێوە بزانن و شارەزابن سەرنجام بۆ ئەمەش دەڵێن هەموو ئەوانە بە دەست خوددایە تۆش بڵێ کەواتە چۆن جادوتان لێ دەکرێت کە ئەمە دەزانن نەخێوانە بەڵکو ئێمە حەقیقەت و ڕاستیمان بۆ هێناون بەڕاستی نەفامان هەمیشە درۆزنن. هەرگیز خودا کەسی نەکردووە بەڕۆڵەی خۆی و هیچ خودایەکی لەگەڵدا نییە چونکە و کاتە هەر خودایەک دەچوو بەلای دروستکراوانی خۆیەوە و هەندێکی خۆی بڵند دەکرد بەسەر هەندێکی تردا ئەوسا بوونەوەەر تێک دەچوو پاچی و بێگەردی بۆ زاتی خدایە لە بەرامبەرە شتانەوە کە خوددانەناسان هەڵی دەبەستن و دەیڵێن ئەو زاتە زانای نهێنی و شاراوەکانە، هەروەها زانای دیار و ئاشکراکانە، بەرزی و بڵندی بۆ ئەوە لە بەرامبەر ئەو شتانەوە کە نەفامان دەیکەنە شەریک و هاوەڵی. بڵێ، پەروەردگارا، ئەگەر ئەوەت نیشان دام کە لە توێی هەڕەشەکانتدا پێت ڕاگەیاندوون، ئەو کاتە پەروەردگارا مەمخەرە ڕیزی قەومی ستەمکارەوە. بێگومان ئێمە دەسەڵاتمان هەیە ئەو هەڕەشانەی لێمان کردوون پێشی بهێنین و نیشانت بدەین هەوڵ بدە بە چاکترین و جوانترین شێوە پاڵ بە هەڵە و ناڕێکی و ناحەزانەوە بنیت و خەمت نەبێت ئێمە چاک ئاگادارین لە گفتار و قسەی ناڕەوایان خۆت بسپێرە بە خودا و بڵێ پەروەردگارە من پەنا دەگرم بە تۆ لە هەموو خەتەرە و خەیاڵ و وەسوەسەی شەیتانەکان پەنا دەگرم بە تۆ ئەی پەروەردگارم کە شەیتانەکان بە دەورمدا کۆ ببنەوە و سرم لێ بشێوێنن خودانەناسان بەردەوام لەسەر ڕێبازی چەوتیانن هەتا ئەو کاتەی مردنیە خەیان دەگرێت ئەوسا هەریەکەیان دەڵێت پەروەردگارە بمگێڕەوە بۆ دنیا بەڵکو چاکە ئەنجام بدەم و کاری باشە بکەم و ئەو هەڵانەی کە لە دەستم چووە لەمەو دوا لە دەستی نەدەم بەڵام تازە کار لە کار ترازاوە شتی وا مەحاڵە بۆیە بەتوندی پێی دەوترێت نەخێر ئەوە قسەیەکە ئەو بۆ خۆی دەیڵێت بەڵکو دەبێت لە جیهانی بەرزەخدا لە نێوان مردن و زیندوو بوونەوەدا تا کاتێک زیندوو دەکرێنەوە چاوەڕێ بێت جاکاتێک فوو دەکرێت بە سووردا ئەوە هیچ پەیوەندیەکی خزمایەتی لەو ڕۆژەدا نییە و کەس لە کەس ناپرسێتەوە ئەو کەسەی تەرازووی چاکەکانی قڕس بێت ئا ئەوانە سەرفراز و سەرکەوتون بەڵام ئەو کەسەی تەرازووی چاکەکانی سووک بێت ئەوانە و کەسانن خۆیان لە دەستداوە و خۆیان خەسار و ڕیسوا کردووە دەبێت هەر لە ناو دۆزەخدا ژیانی نەبڕاوە ببەنە سەر. بڵێسەی ئاگر چڕ و چاویان دەبرژێنێت هەمویان لێویان هەڵقرچاوە و ددانیان ڕیچ دەبێتەوە دیمەنیان سام ناکە ئەوسا خدا پرسیاریان لێ دەکات ئایا کاتی خۆی ئاەتەکانی من بەسەرتاندا نەدەخوێنرایەوە کەچی ئێوە بڕواتان پێی نەبوو بە درۆتان دەزانی سەرنجام بە کەساسیەوە دەڵێن، پەروەردگارە، نەگبەتی و نەهامەتی سەرشانی گرتین و زاڵ بوو بەسەرماندا، ئێمە کەسانێکی گومڕا بووین. پەروەردگارە، لەناو ئاگری دۆزەخ و سزاکەیدا دەرمان بهێنە، ئەگەر جارێکی تر گەڕاینەوە بۆ گومڕایی، ئەوە ئیتر دیارە کە ئێمە کەسانێکی ستەمکارین. خودای گەورە لە وەڵامیاندا بە تووڕەییەوە دەفەرموێت، بێدەنگ بن و دەمتان داخەن، قسەشم لەگەڵدا مەکەن، چونکە بەڕاستی کاتی خۆی دەستەیەک لە بەندە ئیماندارەکانم دەیانوت، پەروەردگارە، ئێمە ئیمان و باوەڕی دامەزراومان بە زاتی تۆ هێناوە، دە لێمان خۆش ببە و ڕەحممان پێ بکە، چونکە تۆ چاکترین زاتێکی کە لە هەموو خاوەن ڕەحم و سۆزەکان میهرەبانتریت. کەچی ئێوە گاڵتەتان پێ دەکردن هەتا گەیشتە ڕادەیەک یادی منیان لەبیر بردنەوە و ئێوە بەردەوام بەوان پێدەکەنین جا با بزانن کە بێگومان ئەمڕۆ من پاداشم داونەتەوە بەهۆی ئەوەوە کە خۆگر بوون بەڕاستی هەر ئەوانیش سەرکەوتوو و سەرفرازن ئەوسا خدای گەورە لێیان دەپرسێت ئەوە چەند ساڵ لە زەویدا ژیانتان بردە سەر دۆزەخیان دەڵێن ڕۆژێک یا کەمتر لە ڕۆژێک دیارە کە ژیانی دنیا لە چاو ژیانی نەبراوە و هەمیشەیدا زۆر کورت و کۆتا و کەم دێتە بەرچاو یاخود جیهانی بەرزەخ وەکو ڕۆژێک یا کەمتر هەستی پێدەکرێت لەو کەسانە بپرسن کە بیر و هۆشیان لای خۆیانە و حسابی ژمارە و کات دەکەن خودای گەورە پێیان دەفەرموێت لە ڕاستیدا مانەوەتان لە دنیادا هەر زۆر کەم بووە ئەگەر بەڕاستی دەتان زانی ئایا گومانتان وا دەبرد کە بەڕاستی ئێمە ئێوەمان بەبێ مەبەست دروست کردووە و ئێوە بۆ لای ئێمە ناهێنرێنەوە بەرزی و بڵندی بۆ خوددا پاشای ڕەوای حەق هیچ خدایەک نییە جگە لەو زاتە خاوەنی عەرشی شکۆدار و بەڕێزە. ئەو کەسەی خودا یەکی تر بڕیار بدات و بیکاتە شەریکی خودا لە کاتێکدا کە هیچ بەڵگەیەکی بەدەستەوە نییە ئەوە بەڕاستی حساب و لێپرسینەوەی لای پەروەردگارەتی بێگومان بێ باوەڕ و خودا نەناسان سەرفراز نابن ئەی محەممەد ئەی ئیماندار تۆ بڵێ پەروەردگارە لە گوناه و هەڵەکانم خۆش ببە و ڕەحمم پێ بکە چونکە تۆ لە هەموو میهرەبانان میهرەبانتریت.